بنەی خدا دۆستان هەموو لایەک و بەخێر بێن ئەوڕۆ دانیشتنی چوارەمە لە زنجیرەی دانیشتنەکانی مێژووی فەلسفەی ڕۆژاوە فەلسفەی ئەرستو لە دانیشتنی پێشەوە ماوە بۆ ئەو دانیشتنەی بێزگە لە فەلسفەی ئەرستو ئەمە چاوێکیش بە دەورەی هێلینیستی دا دەگێڕینەوە، دەورەیەک کە سێ چوار قوتابخانەی فەلسەفی زۆر گرینگ لەو دەورەیەدا سەریان هەڵداوە، قوتابخانەی وەک فەلسەفەی کەلبی، فەلسەفەی ئەپیکوری، فەلسەفەی ڕەواقی و فەلسەفەی شەکاکەکان. لە سۆق لە ئەرەستووە دەست پێ دەکەین، هەر وەکو لە دانیشتنی پێشوو بەحسمان کرد، بەشێکی زۆر گرینگ لە فەلسەفەی ئەرەستوو بریتی بوو لە دیالۆگێکی فەلسەفی ڕەخنەگرانە لەگەڵ ئەفلاتون. دیارە ئەفلاتون مامۆستای ئەرستو بوو، ئەرستو نزیکەی 20 ساڵ لە خزمەت مامۆستاکەیدا لێکۆڵینەوەی لەسەر بابەتی فەلسەفی کردووە هەتاکو ئەفلاتون کۆسی دوایی کرد فەلسفەی ئەفلاتون و فەلسفەی ئەرستو لە زۆر بارەوە دەکەونە دوو جەمسەری تەواو دژ بە یەک هەر لە سەرەتای مێژووی فەلسەفە و بەشێکی زۆر گرنگ لە ئاراستە فەلسەفیەکان بەلای بۆچوونەکانی ئەفلاتون داشکاونەتەوە بەشێکی گرنگی دیکەی ڕوانینە فەلسەفیەکانیش بەلای بۆچوونەکەی ئەرەستو داشکاونەتەوە دۆستانەگە لە بیریان بێ لە باسی ئەفلاتوندا ئێمە باسی ئەومان کرد کە ئەفلاتون پێیوا بوو جیهان بە شێوەیەکی سەرەکی بە دوو بەشی گرینگ دابەش دەبێت هەڵبەت ئەو دوو بەشەش دواتر دەتوانین بەشی دیکەش و لەکی دیکەشی لێ جودا بکەینەوە بەڵام بە دوو بەشی سەرەکی دابش دەکرێت بەشێک بریتە لە جیهانی فۆرمەکان کە جیهانی سەرەکیە جیهانی نەگۆڕە و جیهانی بەرهزرە بەشەکەی دیکەش بریتە لە جیهانی بەرهەست جیهانی ئەو شتە مادیانەی کە ئەمە لە دەوروبەری خۆماندا دەیانبینین لە ڕوانگەی ئەفلاتونەوە ناسینی ڕاستەقینە بریتە لە ڕاست ناسینی مەوجودەکانی جیهانی سەرەوە یا جیهانی فۆرمەکان ئەو ناسینەی کە ئێمە لە جیهانی شتە بەرهەستەکانی پەیدا دەکەین ناسینی ڕاستەقینە نین هەروەها باسی ئەوەشمان کرد ئەفلاتون بە داهێنانی ئەو تئوریی وەڵامی دوو پرسیاری زۆر سەرەکی داوە پرسیارێک ئەوە بوو کە چ پەیوەندیەک لە نێوان چەمکە گشتیەکان یا مەفومە کولیەکان هەیە لەگەڵ شتە پاژەکیەکان شتە جزئیەکان پرسیارشی زۆر گرنگی دیکەش ئەوە بوو کە چ پێوەندییەک لە نێوان گۆڕان و نەگۆڕان، ثبات و تغیر، دا، ثبات و تغیر لە گۆڕێ دا هەیە؟ دیارە وەڵامی ئەفلاتون بە پرسیاری یەکەم ئەوە بوو کە چەمکە گشتیەکان لە جیهانی فۆرمەکاندان هەر جزئێک لەو جیهانە کۆپییەکە لە چەمکێکی گشتی. کۆپییەکە لە مەوجودییەتێکی گشتی کە ئەو مەوجودییەتە لە جیهانی فۆرمەکاندایە. بۆ وەڵامدانەوەی پرسیاری دووەمیش ئەفلاتون باسی ئەوەی کرد کە لە جیهانی فۆرمەکاندا گۆڕان بوونی نییە هەرچی هەیە هەر سەباتە ئەما لە جیهانی بەرهەستدا لە جیهانی مادی دەوروبەری ئێمەدا شتەکان بەردەوام لە گۆڕاندا ئەفلاتون باسی ئەوەی کرد کە بابەتی ناسینی ڕاستەقینە ئەو شتەیە کە ناگۆڕێ نەک ئەو شتێک کە دەگۆڕێ ئەو شتێک کە هەردەم گۆڕانی بەسەردادێ بابەتی ناسینی ڕاستەقینە نییە ئێمە گەر دەمانەوێ ناسینێکی ڕاستەقینە دەستەبەر بکەین دەبێ نزیکی ناسینی جیهانی فۆرمەکان کە جیهانی نەگۆڕە بکەوینەوە ئەرستو وەکو قوتابی ئەفلاتونی ئەو فێرکاریانەی وەرگرت بەڵام لە باری فکرییەوە بە شێوەیەکی ڕادیکاڵ بە دژی ئەو بۆچوونانی ئەفلاتونی بوو دیارە پەیوەندی نێوان بابەتی بگۆڕ و بابەتی نەگۆڕ و هەروەها پەیوەندی نێوان چەمکی گشتی و شتێکی هەندەکی و پاژەکی یا جزئی کەڵکەڵە و پرسیاری ئەرستوش بووە ئەرستوش ویستویە وەڵامی ئەو پرسیارانە بداتەوە بە دەربڕینێکی دیکە دەبی بڵێم ئەو پرسیارانەی کە بۆ ئەفلاتونی گرینگ بوون بۆ ئەرستوش گرینگ بوون ئەما ئەوەی بوو بە مایەی جوداوازی نێوان ئەفلاتون و ئەرستو پرسیارەکان نەبوو بەڵکو چۆنیەتی وەڵامدانەوە بۆ پرسیارانە بوو ئێمە دەمانەوێ بزانین ئەرستو بە چ شێوەیەک وەڵامی و پرسیارانی داوە ئەرستو پێی وابوو ناکرێ بڵین جیهانێک بەدەر لەو جیهانی ئێمە بوونی هەیە کە ئەو جیهانە دەرەکیە و ئەو جیهانە سەرەکیە جیهانی ئەسلەکانن ڕەخنەیەک کە ئەرستو لە ئەفلاتونی دەگرت ئەوە بووکە دەکوت ئەگەر فۆرمەکان ذاتی شتەکانن دیارە هەر شتەی ئەو تایبەتمەندیانی کە هەیەتی ئەو تایبەتمەندیانی لە سۆنگەی چیەوە هەیە لە سۆنگەی ذاتیەوە هەیەتی ئەرستو پرسیارەی وەکو ڕەخنە هێنایە گۆڕێ ئەگەر فۆرمەکان زاتی شتەکان و هۆی شتەکانن، چۆن دەبێ فۆرمەکان لە جیهانێکی دەرەوەی شتەکاندا بن؟ یانی دەیهەوێ بڵێ چۆن دەبێ شتێک کە لە جیهانێکی دەرەوەی ئەو جیهانەدایە تەئسیر لەسەر شتەکانی ئەو جیهانە دابنێ؟ ئەرەستوو پێی وابوو کە دەکرێ ئەمە بەحسی زات بکەین، بەحسی شتێک بکەین کە تایبەتمەندییەکانی دیکە هەموو لەو زاتەوە سەرچاوە دەگرن. ئەمە ڕەخنەی سەرەکی ئەرەستووی لە بۆچوونەکەی ئەفلاتون لەوەدا بوو کە دەیکوت ئێمە ناتوانین بڕوامان بەوە هەبێ کە ئەو زاتانە لە جیهانیشی دەرەوە ئەمە دەبێ بڵێن ئەو زاتانە لەگەڵ ئەوەی کە بوونیان هەیە و لەگەڵ ئەوەی کە سەرچاوەی سەرەکی تایبەتمەندیەکانی هەر شتێکن بەڵام لە ناو خودی شتەکاندا نەک لە دەرەوەی شتەکان ئەوە دابڕانێکی یەکجار زۆر گرینگ بوو لە نێوان فەلسەفەی ئەرستو و فەلسەفەی ئەفلاتون زاراوەیەکی فەلسەفی هەیە ئەو زاراوەیە دەتوانین بە ڕزگارکردنی دیاردەکان وەربگێڕین saving the appearances saving the appearances ئەو زاراوەیە هەتاکو ئێستاش لە باس و خواسەکانی فەلسەفەدا بە تایبەتی فەلسەفەی زانستدا هەرماوتەوە فارسەکان بە نجاتێ پەدیدارها تەرجومەیان کردوتەوە ڕزگارکردنی دیاردەکان بە چ مانایەکە دۆستانە گە لە بیریان بێ ئەمە هەر لە دانیشتنی یەکەمەوە بەحسی دیاردێ بەحسی چەمکێکمان کرد بە نێوی تەتەڵەکردن ئیکسپلانیشن تەتەڵەکردن بریتی بوو لە وەڵامدانەوە بەو پرسیارانە کە بە بۆچی یا بۆ دەست پێ دەکەن لە تەتەڵەکردندا یا لە تەبییندا ئێمە دیاردەیەکمان هەیە بۆ نمونە ئاوی دەریاکان بۆچی هەڵدەکشێن و دادەکشێن جەزرومەت ئەرستو پێی وا بوو ئەو دیاردەیە بۆتە پرسیار ئێمە دەبێ وەڵامی ئەو پرسیارە بدەینەوە کەواتە خودی ئەو دیاردەیە دەبێ ڕابگرین نابێ لە وەڵامی ئەو پرسیارەیدا تێۆرییەک دابڕێژین کە ئەو تێۆرییە خودی ئەو دیاردەیە دەباتە ژێر پرسیار. ئێمە ئەو دیاردەمان کردوتە پرسیار و قەرارە ئەتوو بە تێۆرییەکەت وەڵامی ئەو پرسیارەی بدەیەوە، قەرار نییە تو خودی ئەو دیاردەیە ببەیە ژێر پرسیار. ڕزگارکردنی دیاردەکان، کەواتە دیاردەکان دەبێت لە جێگای خۆیاندا بمێننەوە، وەڵامێک بۆ ئەو پرسیارانە بدۆزرێتەوە. Saving the Appearances. ڕەخنەیەک کە ئەرەستوو لەسەر بۆچوونەکانی ئەفلاتونی هەبوو ئەوە بوو یەکوت ئەفلاتون بە داهێنانی تێوری جیهانی فۆرمەکان هەر لە بنەڕەتدا دیاردەکانی بردوتە ژێر پرسیار ئەتو باسی هەر دیاردەیەشی دەکەی ئەفلاتون لە زیاتی ئەوەی کە خودی ئەو دیاردەیەت بۆتە تەڵبکە ئەتو حواڵە دەکا بەچی بە جیهانێکی دیکە کە ئێمە پەیوەندی ڕاستەخۆمان لەگەڵ ئەو جیهانە نییە یعنی لە ئەساسدا سورەتی مەسەلەکە پاک دەکاتەوە ڕزگارکردنی دیاردەکان داکۆچی کردنە لەسەر ئەو بابەتەی کە ئێمە مافی ئەوەمان نییە سورەتی مەسەلەکان پاک بکەینەوە مەسەلەکان لە جێگای خۆیانن دەبێ وەڵامی پرسیارەکان بدەینەوە لە فەلسفەی زانستی سەدەی بیستەمدا بەحسی ڕزگارکردنی دیاردەکان بوو بە کێشەیەک لە نێوان ڕئالیستەکان و ئینسترومنتالیستەکان لە فەلسەفەی زانستدا کەوانەیش هیچکۆڵە دەکەمەوە دێمە سەرەوە باسی دوای دەگەڕێمەوە سەر باسی ئەرستوی هەردەم هەوێ بڵێم ئەو باسانە ڕیشیان لە بۆچوونەکانی ئەرستودایە خودی زاراوەی ڕزگارکردنی دیاردەکان کە ئێستا باسێکی لە قەدەر جددیە لە فەلسفەی زانستە ڕەسەڵەشی دەگەڕێتەوە بۆ بۆچوونەکانی ئەرستوو لە فەلسەفەی زانستدا فیلسوفانی زانست بە دوو بەش دابەش دەکرێن بەشێک پێیان وایە تێۆریە زانستیەکان تێۆری وەک تێۆری ئینیشتین تێۆری وەکو تێۆری داروین تێۆری وەکو تێۆری نیوتۆن ئەوانە گزارش لە واقع دەکەن بە شێوەیەشی ورتر ئەگەر بمهوێ بڵم هەندێک چەمکی تێۆریکە لە هەموو لکەکانی زانستدا بۆ نمونە چەمکی وەک ئەتۆم و ئەلکترۆن و ئەوانە چەمکی تئوریکن چەمکی بەرهەست نین یعنی ئێمە ئەلکترۆن نابینین بە چاو یا ئەتۆم نابینین ئەوانە هەندێک چەمکن داهێنراون بۆ ئەوەی کە هەندێک دیاردا تەتەڵە بکەن ڕالیستەکان دەڵێن چەمکە تێوریکەکان بوونیان هەیە وەک چۆن دار و بەرد و شاخ و ئاسمان و دەریا بوونی هەیە بەڕاستی هەر ئاواش ئەلکترۆن و ئەتۆم و ئەوانە بوونیان هەیە ئەو بۆچوونی ڕالیستەکان بەڵام ئینسترومنتالیستەکان یا بڵین کەرەستەخوازەکان ئینسترومنت یعنی کەرەستە ئینسترومنتالیست یعنی ئەبزارگەرا ئەوانە پێیان وابوو کە تێوری تێوری علمیەکان کەرەستەن، هەندێک کەرەستەن کە یاریدەی ئێمە دەکەن بۆ ئەوەی کە هەندێک پیشبینیان بکەین، هەندێک موحاسباتی عیلمی بکەین، لەوانەیە ڕاستیش نەبن، ئەمە هەندێک کەرەستەی باشن بۆ ئەوەی کە ئێمە بتوانین هەندێک موحاسباتی زانستی بکەین یا هەندێک پێشبینی زانستی بکەین لەوەی بەدەرنین ئینسترومنتالیستەکان پێیان وایە ئامانجی زانست بریتییە لە ڕزگارکردنی دیاردەکان. ئێمە هێندێک دیاردەمان هەیە. دەمانهەوێ ئەو دیاردانە تەتەڵە بکەین. بزانین ئەو ژمارانە و عەدەدانە چۆن یەک دەگرنەوە. هێندێک فۆرمۆلان دادەهێنین. ئەو دیاردانە بەو فۆرمۆلانە محاسبە دەکرێن. لەوانەیە ئەو فۆرمۆلانە. گوزارش لە واقع بکەن لەوانەیە گوزارش لە واقع نەکەن ئەما ئێمە نازانین بەڕاستی گوزارش لە واقع دەکەن یا ناکەن یعنی ئەوانە دەیان کرد حکم نییە ئێمە تێوریشی دابهێنین حتمما گوزارش لە واقع بکە تێوریشی دابهێنین ئێمە یاریدی ئێمە بکە محاسبە تەڕیازیەکەی بکەین ئەوە تەواوە ڕزگارکردنی دیار دەکات ئەوە تێرمەک بووکە زاراوەیەشی فەلسەفی بوو کە ئەوانە لە بۆچوونەکانی ئەرەستویان خواستەوە ئەمن لێرەدا کەوانەکەی دەبەستمەوە دەگەڕێنەوە سەر باسە ئەسلیەکەی ئەرەستو پێوا بوو شتێک بۆ ئەوەی کە ببێت بە شت هەم دەبێ ذاتی هەبێ فۆرمی هەبێ هەم دەبێ مادەی هەبێ بەڵام ئەوەی گرنگە ئەوەیەکە ذات و فۆرم و چیەتی ئەوانە هەموو ئەو زاراوانە تەقریبەن لە بۆچوونەکانی ئەرەستوویدا هاومانان زات و چیەتی و فۆرم و ئەوان هەموو هاومانان دەڵێ زات و چیەتی و فۆرم وێڕای مادە ئەوە ئینتزاعشی زێهنیە ئێمە کە شتێکی مادی لەبەرچاو دەگرین ئەو شتە لە واقعدا هەر یەکە لە واقعدا شتێکی واحدە ئەمە لە زەهنی خۆماندا دابەشی دەکەین بە دوو بەش بەشێکی بریتە لە مادەکەی ئەو کەرەستەی کە لی دروست کراوە مادە خاوەکە ماتریا لە خاوەکە بەشێکیش بریتە لە چۆنیەتی شکلگرتنەکەی پێکهاتەکەی سیەتیەکەی ئەرەستوو بۆچوونە سەرەکییەکانی بە بەرەوڕووبوونەوەیەک لەگەڵ نەوعێک ماتریالیسم دەست پێ دەکات لە ڕوانگەی ماتریالیسمەوە ئەوەی کە گرنگایەتی هەیە مادەیە مادەی سەرەکی ئەرەستوو بەبێ ئەوەی کە گرنگایەتی مادە ڕەت بکاتەوە بۆچوونێکی زۆر گرنگ دەخاتە بەرباس ئەو بۆچوونە چییە ئێمە با بە هێنانەوەی نموونەیەک ئەو بۆچوونە باس بکەین. وای دابنێن ئەنگۆ گرێبەستێک لەگەڵ بیناسازێک دەبەستن لەگەڵ وەستایشی معمار قەراردادەشی دەبەستن وەستا بیناسازەکە پێ و دەڵێ هەتا ساڵێکی دیکە ئەو دەمانە ئەمن خانوبەرەکە و تحویل دەدەم خانوبەرێکتان بروزە ساڵێکی دیکە ئەو دەمانە ئەنگۆ دەستنەوە سەر قەراری خۆتان دەبینن ئەو زەمینەی کە قەرار بوو خانووبەرەی لێ دروست بکرێ پڕە لە مەسالحی دروستکردنی خانووبەرە هەر مادەیەک هەر ماتریالێک کە بۆ دروستکردنی خانووبەرە پێویستە لێوێ هەیە خشتە سیمانە ئاسنە لولەیە سیمە هەرچی پێویستە بۆ دروستکردنی خانووبەرە لێوێ هەڕژاوە وەستای بیناساز پێتان دەڵاوە خانووبەرەی چوو بێگومان ئێمە ئەو قسەیە قبوڵ ناکەین بۆ چونکە دەڵێن ئەوەی خانووبەرە دەکا بە خانووبەرە هەر بەتەنێ کەرەستەکان نییە ئەوەی خانووبەرە دەکا بە خانووبەرە بریتە لەو پێکهاتەی کە خانووبەرەکە هەیەتی لەو فۆرمەی کە خانووبەرەکە هەیەتی ئەوەی کە قرار بوو وەستای بیناساز بیکاوە نەیکردووە چییە فۆرمدان بەو کەرەستانەیە دەنا دەکرێت ئەمە کەرەستەکانیش بگۆڕین وانە لە زیاتی خشتە خشتەکەی دەگۆڕین بلوکی دێنین لە زیاتی ئاسنە بۆ نمونە ئاسنەکەی دەگۆڕین داری دێنین ئەرەستوو دەیکوت ئەتوو ئەگەر ماددەکەش بگۆڕی ئەوەی کە دەبێتە هۆی ئەوەی ئەو خانووبەرەیە هەر بە خانووبەرە بناسرێت چییە فۆرمەکەیەتی سوورەتەکەیەتی چیەتیەکەیەتی ماهیەتەکەیەتی کەواتە لێرەدا ئەمە دەزانین چەمکی ماهیەت چیەتی یا زات گرنگایەتی پێدا دەکات لە فەلسفەی ئەرەستودا بەبێ ئەوەی کە ئەرەستو دەستەداوێنی جیهانیشی دەرەوە ببێت جیهانیشی سەرەوە ئەوەی ئەرەستوو داکۆکی لەسەر دەکات دەڵێت یەک جیهان بوونی هەیە زیاتر لە جیهانێک بوونیان نییە و پێویستیش نییە ئەمە بۆ هەندێک شیکاری فەلسەفی دەستە و داوێنی جیهانێکی دیکە بین کە زۆر گەورەترە لەو جیهانی و تەواوی گۆڕانکاریەکانی ئەو دنیای بەهۆی تایبەتمەندیەکانی ئەو جیهانی سەرەوە تەتەڵە دەکرێت کەواتە هەتا ئێرە بەو ئاکامەی گەیشتین لە ڕوانگەی ئەرستووە شتێک هەم فۆرمی هەیە هەم مادەی هەیە فۆرمەکە بریتە لە واتنێسی ئەو شتە واتنێس چیەتی ئەمە هەر شتێک ماددەشی هەیە، ماددەکە بریتییە لە زیستنەسی شتەکەی، بە فارسی ئەگەر وەریبگێڕین دەبێتە ئینبوودەگی. دۆستان ئەگەر دقت بکەن واتنەس شتێکە هەموو شتە هاوبەشەکان پێکەوە کۆ دەکاتەوە. هەموو دارەکانی ئەو جیهانە لە چیدا پێکەوە هاوبەشن؟ لە واتنەسەکەیاندا، لە چییەتییەکەیاندا. ئێمە بۆچی بەوەش دەڵێین دار، بەوەش دەڵێین دار، بەو شتەی دیکەش دەڵێین دار؟ هەموو لە چیدا پێکەوە کۆدەبنەوە؟ لە واتنێسیاندا، چییەتییەکەیان، ماهییەتەکەیان، زاتەکەیان. ئەمە چ شتێک ئەوانە لێک جودا دەکاتەوە؟ ریسنێسەکەیان، دەڵێم ماددەی ئەوداری دەگەڵ ماددەی ئەوداری فەرقی هەیە و ماددەی ئەودارش دەگەڵ ماددەی ئەوداری جیاوازی هەیە. دۆستان ئەگەر لەبیریان بێ هەمان ئەو پرسیارە ئەفلاتون چۆن وەڵامی پێ دەداتەوە؟ دەڵێ ئەو شتەی کە. هەموو شتە هاوبەشەکان پێکەوە کۆدەکاتەوە فۆڕمە ئەسلەکەیە دارەکان بۆیە وەک یەک دەچن لەو جیهانەدا چونکە هەموویان کۆپی و سێبەری دارێکی ئەسلین لە جیهانی فۆرمەکان ئەمە ئەرستو ئاوای وەڵام دەداتەوە کەواتە فەلسفەی ئەرستو بەڕاستی بە لابردن و حەسپکردنی جیهانێکی دەرەوە و سەرەوەی ئەو جیهانەی پاڕادایمێکی دیکەی لە تێفکرینی فەلسەفیدا پێکهێنا. سێ زاراوەی فەلسەفی هەن، هەندێک جار ئێمە بە هەڵا ئەو زاراوانە لە زیاتی یەکتر بەکاردێنین، بەتایبەت دوو دانەیان. یەکیان زاراوەی جەوهەرە، سابستنس، یەکیان زاراوەی زاتە، ئیسێنس، یەکیشیان زاراوەی عەرەزە ئاکسیدنت جەوهەر چیە زات چیە عەرەز چیە ئێمە بەسی ئەومان کرد کوتمان لە واقعدا شتەکان هەم فۆرمیان هەیە و هەم مادەیان هەیە فۆرمی شتێک بە ئیزافەی مادەی شتەکە دەبێتە جەوهەر ئەو پێنووسە جەوهرێکی هەیە ئەو جەوهەرە دەکرێت دوو سازدەر یا دوو پەڕامێتری لێ جودا ببێتەوە یەکیان چیە یەکیان فۆرمەکەیەتی یەکیشیان ماددەکەیەتی ماددەی ئەو پێنووسە بەی زافەی فۆرمەکەی یا زاتەکەی دەبێتە چی دەبێتە جەوهەر ئەمە ئەمە دەتوانین بڵین جەوهەرەکان زات و عەرەزیشیان هەیە زات لە بەرامبەر ئیسنسدایە عەرەز لە بەرامبەر ئەکسیدنتدایە باسی ئەومان کرد وتمان زات بەشێک لە جەوهەری شتەکەیە کە دەبێتە هۆی تایبەتمەندیەکانی دیکە سێ و زاتێکی هەیە کە لە میوەکانی دیکەی جودا دەکاتەوە پرتەقال زاتێکی هەیە کە لە سێوی جودا دەکاتەوە پرتەقال و سێو بەهۆی زاتەوە لێک جودا دەبن ئەمە هەرێک لەوانە هەندێک عرەزیشیان هەیە عرەزەکە بریتە لەو تایبەتمەندیانەی کە دەکرێت شتەکە هەیبێ بۆ دەکرێت نەشی بێ ئێمە گە زاتی شتێک لە شتەکە بستێنینەوە شتەکە لە سیەتی خۆی دەکەوێت ئەمە ئەگەر عرەزەکانی لێ بستێنینەوە تایبەتمەندیەکانی لێ بستێنینەوە لە سیەتی خۆی ناکەوێت ئێمە گەر سێوبوونی سێو لە سێوی بستێنینەوە ئیدی سێوەکە ئیدی سێو نییە ئەمە ئەگەر ڕەنگی سێو لە سێوەکەی بستێنینەوە یا ئەندازەکەی کەم و زۆر بکەین یا تامەکەی کەمتر شیرن بێ یا زیاتر شیرن بێ سێوەکە هەر سێوە ئەوانە عرض جەوهرەکان بێ ئەژمار و فرەسەشنن چونکە ئەرستو بەحسیەوەی کردبوو هەر شتێک لەو جیهانە جەوهرێکە ئەو میزە جەوهرێکە ئەو دەرکات جەوهرێکە ئەو کورسی لێ جەوهرێکە کەواتە جەوهرەکان بێژمار هەر لێرەدا بەو ئاکامەی دەگەین کە جیهانی ئەفلاتون جیهانێکی دووچەشنە بۆ چونکە ئەفلاتون پێی وابوو جیهان بەشێکی بریتە لە جیهانی فۆرمەکان و بەشێکیشی بریتە لە جیهانی شتە بەرهەستەکان جیهانی ئەفلاتون جیهانێکی دووچەشنە بەڵام جیهانی ئەرستو جیهانێکی چەند چەشنە، جیهانێکی فرەچەشنە، چونکە بێ ئەژمار جەوهەر هەیە لەو جیهانە لە ڕوانگەی ئەرستوو. دوو چەمکی دیکە هەن لە فەلسفە ئەرستوو کە نزیکن لە چەمکی مادە و فۆرم ئەو چەمکانە بریتین لە هێز و کردە قوە و فعل بەر لەوەی کە ئەوانە ڕوون بکەمەوە چەمکانە ڕوون بکەمەوە پێویستە بڵم کە لە فەلسفە ئەرستودا چوار هۆ هەیە. ئەرەستوو پێی وایە ئەمە بۆ ئەوەی بتوانین گۆڕانکارییەکانی دیاردەیەکی گۆڕانکارییەکانی شتەشی تەتەڵە بکەین دەبێت دەستە و داوێنی چوار هۆ ببین یەکیان هۆی فعالیە یەکیان هۆی مادیە یەکیان هۆی فۆرمیک یا سووریە یەکیشیان هۆی غایی یا دواییە بۆ نموونە هەنگوو وای دابنێن پەیکەرتراشێک خەریکە پەیکەرێک دەتراشێت ئەو بەردەی کە هێشتا نەبووتە پەیکەرە ئەوە هۆی مادی ئەو پەیکەرێ هەتا ئەو بەردەنەبێ هەتا ئەو ماتریالە لە گۆڕەدانەبێ پەیکەتراژ ناتوانێت پێکەرێک بتراش ئەمە دواتر پەیکەتراشەکە فۆرمێکی تایبەت دەدا بەو بەردە ئەو فۆرمە بریتە لە چی لە هۆی فۆڕمی یا هۆی سووری ئەو پەیکەرەی خودی پەیکەر تراشەکە کە کارەکە دەکات ئەوە هۆی فعلی ئەو پەیکەرەیە ئامانجێکیش مەبەستێکیش لە پشت دروستکردنی ئەو پەیکەرەی هەیە ئەو ئامانج و مەبەست ئەگەر لە گۆڕەدانەبێ ئەو پەیکەرەیە ئەگەر هۆی فعلیش لە گۆڕەدابێ هۆی سووریش لە گۆڕەدابێ هەبێ هۆی مادیش لە گۆڕەدا هەبێ ئەمە هۆی دوایی لە گۆرێدا نەبێت پەیکەرەکە دروست نابێت بڵێ هۆی کۆتایی هۆی دوایی هۆی غایی بڵێ ئەو مەبەستەی کە لە پشت سازبوونی ئەو شتەوە خۆی حەشارداوە یا هەر نمونەیەشی دیکە ئەنگۆ دەتوانن باسی لێوە بکەن کراسێک کە دروست دەکرێت ئەو کراسە هۆیەکی مادی هەیە خودی ئەو پارچەیە کە بۆ دروستکردنی ئەو کراسی لە کار دەکرێت هۆیەکی فاعلی هەیە، ئەو بەرگ درویە کە ئەو کراسە دروست دەکا. هۆیەکی فۆرمی هەیە، نەخشەی کراسەکەیە، کە نەخشەی کراس بۆ نموونە لەگەڵ نەخشەی پاتۆڵی جیاوازی هەیە، لەگەڵ نەخشەی کۆتی جیاوازی هەیە. و مەبەستێکیش، ئامانجێکیش کە لە پشت دروستکردنی ئەو کراسەوەیە. ئەرەستوو دەیکوت هەتا ئەو چوار هۆیە پێکەوە کۆ نەبنەوە شتێک دروست نابێ. ئێستا دەمهەوێ باسی ئەوە بکەم، لە فەلسەفەی ئەرەستوودا هێز و کردە، یا قوە و فعل دوو چەمکن نزیکن لە مادە و فۆرم ئەنگۆ تۆوی داری تۆوی دارێکی لەبەرچاو ئەو تۆوە بنعرز دەکرێت دوای دوسێ ساڵان دەبێتە دارێکی گەورە دۆستان هەموو لەگەڵ دوو ئیسلاحی بیلقوە و بلفعل ئاشنا تۆوەکە بالفعل یعنی ئەوەی کە ئێستا هەیە نەک ئەوەی لە داهاتوو تا داهاتوودا دەبێتێ ئەوەی کە لە ئێستا هەیە چییە هەر توێ زیاتر لە توێ یەک نییە کەواتە ئەو توێ بالفعل توێ ئەما بالقوە بالقوەیانی چی بالقوەینی ئەو پتانسیەلەی کە ئەو توێ هەیەی دەتوانێت لەسەر بنەمای ئەو پتانسیەلە ببێ بە شتێکی دیکە ئەو توێە بالقوە چییە دارە چونکە ئەگەر تۆیەکەی بن ئەرز بکەین دوای دو سێ ساڵی دیکە یا دوای دە ساڵی دیکە دەبێتە دارێکی فراژوو گەورە ئەرستولی کوت ئەوەی کە بالقوەیە مادەیە ئەوەی کە بالفعلە سوورەتە هۆی هەموو گۆڕانکاریەکان لە ڕوانگەی ئەرستووە چییە لە ڕوانگەی ئەرستووە هۆی هەموو گۆڕانکاریەکان دەگەڕێتەوە سەر تەبدیل بوون بە فعل بۆ قوەکان قوەکان دەیانهەوێ ببن بە فعل ئەگەر بمانەوێ بە زمانشی ئەوڕۆوی تر بڵین پتانسیلەکان دەیانهەوێ فعلیت پەیدا بکەن تۆیەک دەتوانێت ببێ بە دارێک ئەمە ئەو تۆیە ناتوانێت ببێ بە بینایەک ساختمانێک ئەو تۆیە بە گوێرەی زاتەکەی دەیهەوێ ببێ بە دار، هێلکە بە گوێرەی زاتەکەی دەیهەوێ ببێ بە جووچکە. کەواتە هێلکە ئەوڕۆ هەر هێلکەیە، بالفعل هێلکەیە، ئەما بالقوە چییە؟ جووچکەیە. ئەرەستوو دەڵێ هەر گۆڕانکارییەک کە لەو جیهانەدا ڕووی دەدا لەبەر ئەوەیە کە ماددەکان دەیانهەوێ سووڕەتی خۆیان پەیدا بکەن. شتە بالقوەکان دەیانهەوێ فعلیەت پەیدا بکەن لە ڕوانگەی ئەرستووە سروشت لە گشتایەتی خۆیدا کۆیەکە بۆ لای غایەتێک حرەکەت دەکات یعنی لە تەتەڵەکردندا ئەرستوو زیاتر داکۆچی لەسەر تەتەڵەکردنی تەلئۆلۆژیک یا غایەت ناسانە داکۆچی دەکات ئەمە گەر بەردێک بەردەدەینەوە بەردەکە دەکەوێتە سەر ئاس ئەگە ئاگرێک هەڵدەکەین، بڵێسەکانی ئەو ئاگرە دەچن بۆ لای ئاسمان. ئەرەستوو چۆن ئەوە تەتەڵە دەکات ئەو دیاردانە؟ دەڵێ بەرد دێهێ بچێتە غایەتەکەی خۆی، غایەتی خۆی بریتیە لە شۆ لە عەرز. بەرد خەڵکی لای سەرەوە نییە، خەڵکی لای خوارەوەیە. بۆیە تۆ ئەگە دەستیشی لێ هەڵدەگری دەچێتەوە لای خوارەوە. کەچی بە پێچەوانە ئاگر دەچێ بۆ لای ئەستی خۆی. غایەتی ئاگر کوێیە؟ چینەکانی سەرەوەتر لە عەرزە. ئەو جورە تەتەڵە کردنانە تەتەڵە کردنی غایەت ناسانە یا تێلئۆلۆژیکیان پێ دەڵێن لەگەڵ سەرهەڵدانی زانستی نوێ ئەو جورە تەتەڵە کردنانەش لە مەدان و دەرکەوتن دی لە زانستی نوێدا ئەو تەبیینی غایەت ناسانە زۆر ڕمێنیان نییە بێزگە لە بایۆلۆژی لە زیست شناسیدا بە تەبینی غایەت شناسی هەیە لە نێوان ترسەنۆکی و بوێرییەکی شێتانەدا کە هەردووکیان ڕەزیلەتن، فەزیلەتێک هەیە پێی دەڵێن چی؟ پێی دەڵێن ئازایەتی. لە نێوان خۆپێزۆربوون و خۆپێکەمبووندا کە هەردووکیان ڕەزیلەتن، فەزیلەتێک هەیە چی پێ دەڵێن؟ پێی دەڵێن متمانە بەخۆبوون. لە نێوان بێ شەرم بوون و شەرمێون بووندا کە هەردووکیان ڕەزیلەتن فەزیلەتێک هەیە پێی دەڵێن خاکەڕابوون یا متەوازە بوون کەواتە لە ڕوانگەی فەلسفەی ئەخلاقی ئەرستووە فەزیلت بریتە لە میانە ڕۆی دۆستانەگە لە بیریان بێ لە باسی ئەفلاتوندا ئێمە باسی ئەومان کرد زمان ئەفلاتون بە دژی هوەر و بە دژی هوەرمەندەکان بەڵگەکەشمان دەلیلەکەشمان ڕوون کردەوە بە چ بەڵگەیەک ئەفلاتون دژی هونەر بوو بەڵگەکەی ئەوە بوو دەیکوت هونەرمەندەکان دێن لاسایی لاساییەکان دەکەنەوە کۆپیەک لە کۆپیەکان ساز دەکەن دەکوت ئەوە لە زۆر بارەوە گرفتی هەیە لە چوار بارەوە هونەر و بەرهەمی هونەری گرفتی هەیە لە ڕوانگەیە فلاتونەوە یەک لە ڕووی بوونناسانەوە یا لە ڕووی ئۆنتۆلۆژیکەوە هونەر یا بەرهەمی هونەری گرفتێکی جدی ئۆنتۆلۆژیکی هەیە لە ڕوانگەی ئەفلاتونەوە گرفتێکی دیکە گرفتی معریفە ناسانەیە گرفتێکی دیکە گرفتی جوانی ناسانەیە و گرفتی دواتر گرفتی ئەخلاقیە هەر کام لەو گرفتانە باس دەکەین و باسی ئەوە دەکەین کە ئەرەستوو چۆن وەڵامی ئەو پرسیارە دەداتەوە ئەو پرسیارە کە هونەر و بەرهەمی هونەری لە چ ئاستێکدا جێگیر دەبن گرفتی بوون ناسانە لە ڕوانگەی ئەفلاتونەوە گرفتی بوون ناسانەی بەرهەمی هونەری ئەوەیەکە بابەتی هونەری دوو جار لاسایین، کەواتە دوو جار بەدەلن، لە باری ئۆنتۆلۆژیکەوە، لە باری هەستیناسانەوە. لە باری مەعریفەناسانەوە ئەوەیە کە گرفتەکەی ئەوەیە کە هونەرمەند مەعریفەیەکی ڕاستەقینەی نییە، ئەمە وا دەنوێنێ کە مەعریفەیەکی ڕاستەقینەی هەیە، وا دەنوێنێ کە شتێکی ڕاستەقینەی بەدەستەوە داوە. ئەوەیە کە هونەرمەند خۆی بەسی دەبەستێت لە زیاتی ئەوەی کە خۆی بە هزر و تێفکرینی مرۆڤەوە ببەستێتەوە خۆی بەسیەوە دەبەستێتەوە بە هەست و سۆز و عاتفەی مرۆڤەوە دەبەستێتەوە ئەوانە هەموو لە ڕوانگەی ئەفلاتونەوە گرفت بوو بەڵام ئەرستوو دووبارە نوێنی، دووبارە ئافراندن. ئەرەستوو هەتا ئێرە هاوڕا بوو دەگەڵ ئەفلاتونی، دەگوت ئەفلاتون ڕاز دەکات. بەرهەمی هونەری لاساییکردنەوەیە. ئەمە ئەرەستوو پێی وابوو ئەو لاساییکردنەوەیە ناچارەکی شتێکی نزم نییە، شتێکی پەست نییە. دەتوانانی شتێکی زۆر بەرزیش بێت. تەنانەت دەتوانێت لە لە شتی واقعیش بەرزتر بێت. چۆن لە ڕوانگەی ئەرەستووە کاری هونەری لاسایی شتی واقع ناکاتەوە، بەڵکو شتێک دەخولقێنێ کە ڕووی نەداوە، دەکرا ڕووی دابا. مێژوو بریتییە لە چی؟ مێژوو بریتییە لەو ڕووداوانەی کە بەڕاستی ڕوویان داوە و ئێمە خەریکین دەیانگێڕینەوە. لە مێژوودا لە ڕوانگەی ئەرەستووە و لە ڕوانگەی زۆر بیرمەندی دیکەوە کارەساتی زۆر گەورە ڕوویان داوە. ماڵوێرانی زۆر گەورەی تێدا بووە، شەڕی تێدا بووە، شتی وای تێدا بووە کە نەدەبوو ڕووی دابا. ئەرەستوو دەڵێ ئەگەر هونەر بریتی با لە لاساییکردنەوەی ئەو واقعی قسەی ئەفلاتونی وەڕاست دەگەڕم چونکە شتی واقع بۆ خۆی زۆر جاران شتی نزمی تێدایە ئەمە ئەرەستوو دەڵێ هونەر بریتە لە لاساییکردنەوەی ئەو شتە بەرزانە کە ڕوویان نەداوە بەڵام دەکرا ڕوویان دابە بۆیە دەڵێ زۆر جار هونەر لە مێژوو لەسەرترە هونەر لە ئەمری واقع بەرزترە ئەو ڕوانگەی ئەفلاتون ڕەسەنایەتی دەدا بە جیهانی ئایدیاکان کەواتە ئەفلاتون ئایدیالیستە ئەرەستو ئایدیالیست نییە تقریبا ئەمە دوورە دیمەنێکمان لە بۆچوونەکانی ئەرەستوی بەحس کرد دەینە سەر جیهانی هێلینیستی یا دەورەی هێلێنی دەورەی هێلێنی هەروەکو پێشتریش باسم کرد سێ چوار قوتابخانەی فەلسەفی لەخۆ گرتووە، فەلسەفەی کەلبی و فەلسەفەی ئەپیکۆری و فەلسەفەی ڕەواقی و فەلسەفەی شەکاکەکان. لەو چوار فەلسەفەیە فەلسەفەی ئەپیکۆری و فەلسەفەی ڕەواقیەکان لە قوتابخانەکانی دیکە زۆر گرنگترە ئێمە بە شێوەیەشی زۆر سەرەکی بەحسی دوو فەلسفەی ئەپیکۆری فەلسفەی ڕەواقی دەکەین ئاوڕێژیش لە فەلسفەی کەلبی دەدەینەوە ئەمە بەر لەوەی ئەو فەلسفانە بەحس بکەین پێویستە کەوانەیەکی مێژووی بکەینەوە بزانین دەورەی هێلێنی یا جیهانی هێلینیستی بەس دەورێژی دەڵێن دۆستان ئەگەر لە بیریان بێ ئێمە کوتمان لە زمانی سوقراتدا لە یۆنان دەوڵەت شار هەبوو هەر شارەی دەوڵەتی خۆی هەبوو دامەزراوەی سیاسی خۆی هەبوو و ئەو دەوڵەت و دامەزراوە سیاسیانە زۆر جاران پێکەوە پەیوەندیان هەبوو زۆر جارانیش پێکەوە شەڕیان پێک هەڵدەپڕژان و شەڕی زۆر خوێنینیان لە نێواندا ساز دەبوو هەتاکو زمانی ئەرستوی ئەرستو لەگەڵ پادشایەکی یۆنانی بە نێوی فیلیپ، فیلیپی مەقدونی، دۆست بوو. فیلیپ بابی ئەسکەندەری مەقدونی بوو. چونکە ئەسکەندەر و فیلیپ پێکەوە دۆست بوونە، فیلیپ ڕاهێنانی کوڕەکەی دەداتە دەستی ئەسکەندەر ببورن دەداتە دەستی ئەرەستو کەواتە ئەرەستو مامۆستای ئەسکەندەری مەقدونی بوو ئەسکەندەر حکوومەتێکی ئیمپراتوری پێکێنا لە ئیتالیاوە هەتاکوو هندوستان هەمووی گرت. ئەو وڵاتانەی کە ئەماوڕۆ پێیان دەڵێین ڕۆژهەڵاتی نێوەڕاست ئەوانەی پەیوەستی خاچی خۆی کرد کەواتە بەشێکی گرنگ لە ئەوروپا و بەشێکی گرنگ لە ئاسیا لە نێو خاچی ئیمپراتوری ئەسکەندەری مەقدونیدا بوو بەشێک لە باکووری ئەفریقاشی گرت ئێستا شارێک هەیە لە میسر دۆستان دەزان نێوی ئەسکەندریە ئەسکەندریە شارێکی گرنگی میسرە کە خودی ئەسکەندەر سازی ئەوانە هەموو لە نێو جوغرافیای ئیمپراتوری ئەسکەندریدا بوو کەواتە دەورەی ئەو دەورەیە پێی دەڵم دەورەی هەلێنیستی ئەسکەندر کە دنیای ناسراوی ئەو ڕۆژی زۆربەی گرت فەرهەنگی یۆنانیشی بەسەر ئەو دنیایدا بڵاو کردەوە فەرهەنگی هێلێنی ئەو دەورەیە کە لە چوار سەدە پێش زایینەوە دەست پێ دەکا هەتا یەک سەدە پێش زایین بۆ ماوەی سێ سەدە دەخایەنێ، ئەو دەورەیە پێی دەڵێن دەورەی هێلینیستی، دەورەیەک کە فەرهەنگی هێلینیستی بەسەر دنیادا زاڵ دەبێ و لە باری سیاسییەوە مۆدێلی دەوڵەت-شار دەگۆڕێ بۆ چ مۆدێلێک، مۆدێلی ئیمپراتوریەتی. دوای مردنی ئەرەستوو فەلسەفە لەو وڵاتانە ئاستی باسە فەلسەفیەکان دادەکشێت یعنی ئەو قوتابخانانە ئێمە خەریکن ئێستا باسییان لە دەکەین قوتابخانی کەلبی و ئەپیکوری و ڕەواقی و ئەوانە لەباری دەوڵەمەندی فەلسەفیەوە ناگەنە دەوڵەمەندی فەلسەفی باسەکانی کەسانی شوک و سقرات و ئەفلاتون و ئەرستوی ئەما لە مێژووی فەلسەفەدا سونکە هێندێک گرنگایەتیان هەیە و هێندێک سەمک هەر لەو قوتابخانە قوتابخانانەوە ماون ئەمە بۆیە باسییان دەکەین زۆر خێرا بەحسی فەلسفەی کەلبی دەکەین فەلسفەی کەلبی لە کەسێکەوە پەیدا بووە بە نێوی ئانتیسەتەنس ئانتیسەتەنس قوتابی سوقراتی بوو هەتاکو سوقراتیش نەمردبوو لە دیوەخانی ئاوەدانی فەیلسوفاندا دانیشت و کەسێکی ماقوڵ بوو و قسەکەی خوێندراوەتەوە بۆچوونی خۆی هەبووە ئەما دوای ئەوەی کە مامۆستایەکەی کورسی دوایی کرد شێوەی ژیانەکەی گۆڕی ئانتیسێتێنس جلوبەرگی هەژارانەی لەبەر دەکرد لەگەڵ کرێکاراندا هەڵدەست و هەڵدەستا و دادەنیشت و نەوەیەک ژیانی زاهیدانەی گرتەبەر ئەمە مریدێکی هەبوو ئانتیسێتێنس کە لە مێژووی فەلسەفەدا لە خۆی بەنێو بانگترە ئەو مریدە نێوی دیۆژانسە دۆسان دەزان دیۆژانس لە ئەدەبیاتی عربی و لە ئەدەبیاتی فارسیشدا زۆر داستانی لێ گێڕدراوەتەوە دیۆژانس خۆی نەدەشت جلوبەرگی شڕی دەبەردەکرد لە نێو خەمدا دەژیا بە کورتی ژیانیشی سەیانی هەبوو هەر بۆیە بەوانیان دەکوت کەلبی کەلبی یعنی سەیانی یعنی وەکو سەگ ژیانیان دەکرد ئەوانە زۆر گرنگیان بە فەرهەنگی ڕسمی و فەرهەنگی فەرمی نەدەدا گرنگیان بەو بایخانە نەدەدا بەو نۆرمانە نەدا کە لە جامعەدا نۆرمی زاڵ بوو گرنگیان بەو نەریتانە نەدەدا کە خەڵکی ئەو سەردەمانە پێی گرنگ بوونە ئەوانە پێیان وابوو کە تاقە جوداوازیەک کە گرنگایەتی هەیە بریتە لە جوداوازی نێوان بایەخە ڕاستەقینەکان و بایەخە درۆینەکان هەر ئەو جیاوازی گرنگایەتەیە حیت جیاوازیش دیکە گرنگایەتی نیە جیاوازی نێوان دەوڵەمەند و فەقیر، جیاوازی نێوان خوێندەوار و نەخوێندەوار، جیاوازی نێوان یۆنانی و بیانی کە ئەو دەمی زۆر گرنگ بووە یۆنانیەکان خۆیان پێ شارومەندانێکی پلە یەک بووە ئەو وڵاتانی دیکە کە گرتویانە لە ئەساسدا کۆلۆنی و مستعمەرەی یۆنان بوونە کەواتە یۆنانیەکان خۆیان پێ گەورەتر و گرنگتر بووە دیۆژانس دەیکوت جیاوازی نێوانی یۆنانی و بیانیش گرنگ نییە بۆیە قسەیەشی زۆر گرنگی هەیە دیۆژانس کە لێیان پرسیوە ئەتۆ خەڵکی کوێی وەڵامێکی زۆر بە نێوبانجی داوتەوە کوێ من شارۆمەندی جیهانم یعنی ئەوەی نیشتیمانی منە کولی جیهانە ئەندیشەی جیهانوەتەنی ڕاستەڵەکەکەی دەگەڕێتەوە بۆ دیۆژانس دەنا بۆچوونی لەباری بۆچوونی فەلسەفی و تەتەڵەکردنی فەلسەفی و ئەو چەمکە فەلسەفیانی کە ئەوانە دایانێن ئەو شتی زۆر گرنگیان نیە قوتابخانەیەشی زۆر گرنگی دیکە بریتە لە فەلسەفەی ئەپیکۆری ئەپیکۆریسم لە سەرەتادا زۆرێک فەلسەفەی دامەزراو لەسەر پارێزگاری و خۆپارێزی بووە. ئەڵبەتە ئەوڕۆ ئێپیکۆریسم مەعنایەکی دیکەی پەیدا کردووە. ئێپیکۆریسم زیاتر بەلای گەندەڵی ئەخلاقی و بەلای چێژ پەرستی زێدەڕۆیانەدا دەشکێتەوە ئەوڕۆ. ئەمە ئەوە هەڵەی ئەوە سووچ و خەتای ئێپیکۆری نەبووە کە ئەو فەلسەفەیە و مەعنای پەیدا کردووە. دواتر شیکەرە و ڕۆمییەکانی ئەپیکۆری فەلسەفەی ئەپیکۆریان بەو لایدا برد دەنا بە پێچەوانە فەلسەفەی ئەپیکۆری لەگەڵ چێژ پەرستی دژایەتی هەیە هەڵبەت ئەپیکۆر لەسەر چێژ داکۆشی دەکە ئەمە مانایەکی چی ئێستا ڕوونی دەکەینەوە چێژیا لەزەت ئەپیکۆر پێی وایە دوو جۆر میل میلی بە شەریک بوونیان هەیە مەیلێک بریتیە لە مەیلی سروشتی و مەیلێکیش بریتیە لە مەیلی خۆخوازانە مەیلی سروشتیش بۆ خۆی دوو لکی لێ دەبێتەوە مەیلی سروشتی یا مەیلی تەبیایی یەکیان مەیلی سروشتی پێویستە وەکو خواردن و خواردنەوە و شودان و ئەوانە یەکیشیان مەیلێکە کە سروشتیە بەڵام زۆریش پێویست نییە دەکرێت هەبێ و دەکرێت نەشبێ وەکو مەیلی جنسی مەیلی سروشتی پێویست و مەیلی سروشتی ناپێویست هەردووکیان لکێکن لە چی لە مەیلی سروشتی بەڵام مەیلی شیشەیە مەیلی خۆخوازانەی وەکو چی وەکو خۆڕانان بە زمانی ئەوڕۆ ئەگەر بڵێن وەکو کلاس بۆ خۆدانان وەکو لەبەرکردنی جلوبەرگی زۆر گرانبایی وەکو خواردنی سێشتی زۆر گران ئەوانە مەیلی خۆخوازانە ئەپیکۆر پێی وایە دابینکردنی مەیلی سروشتی مەیلی سروشتی پێویست چێژی لێ دەکەویتەوە چێژی بەدواوەیە و ژان و بڕکی بەدواوە نییە بەڵام بەپێچەوانە دابینکردنی مەیلی خۆخوازانە بەتایبەتی ئەگەر لە ڕادەیەشی تایبەتی و سەرکەوت چێژێشی کەم دەدا بە پیاو ئەما ژان و بڕکەشی زۆر زیاتیش تووشی پیاوی دەکات بۆیە ئەپیکۆر پێیوا بوو ئەو ژان و برکە ئەوە ناهێ ئەو چێژە کەمە ئەوە ناهێنێ ئەمە خۆمان تووشی ئەو ژان و برکە بکەین لەبارەی مەیلی سروشتی ناپێویستیشدا دەکوت دەبێت کۆنتترۆل یا بەرزەفت بکرێت بەرزەفتکردن یعنی کۆنتترۆل کرد دەبێت بەرزەفت بکرێت هەتا ڕادەیەشی قەی ناکە ئەگەر وەڵامی ئەو مەیلە بدرێتەوە ئەمە ئەویش دەگەل لە ڕادەیەشی تایبەت تێپەڕی ژان و برکی زیاتر ئەوەی کە زۆر گرنگە لە فەلسەفی ئەپیکۆردا ئەوەیە کە ئەپیکۆر دەڵێ ئەگەر ئەو وەختایەکی هەر وەختایەکی ژانت نەبوو ناڕەحەتیت نەبوو خەم و پەژارت نەبوو ئەو بەختەوەری نەبوونی خەم و پەژارە بۆ خۆی گەورەترین بەختەوەری گەورەترین چێژە ئەو پێناسەیە لە سێش پێناسەیەکی سەلبیە پێناسە ئیجابیەکە دەڵێ شتێکم هەبێت بێزگە لەوەی کە خەفەت و دەرد و پەژارم نەبێ شتی دیکەشم هەبێت ئەو پێناسەی ئیجابیە ئەمە ئەوڕۆ ئەگە بگەڕێنەوە سەر باسەکانی ڕووناکبیرانی ئەوڕۆ ڕووناکبیرانی سەردەم ڕووناکبیرانی معسر زۆر داکۆشی لەسەر پێناسەی سەلبی چێژ دەکەن دەڵێن یەکێک لە ئەرکەکانی ڕووناکبیران بریتیە لە چی لە کەمکردنەوەی دەردی خەڵکی ئەمە ناتوانین هەموو خەڵکی بەختەوەر بکەین چکار کەسی بەختەوەری لە شتێکدا دەبین ئەما دەتوانین هەتا ڕادەیەشی تەنانە دەگەر کەمیش بێ هەنگاو هەڵبێنینەوە بۆچی بۆ کەمکردنەوەی دەرد و ژان و خەفەتی خەڵکی ئەوە یەکێک لە ئەرکەکانی ڕووناکبیرانە لە ڕوانگەی هێندێک لە ڕووناکبیران. دیارە ڕووناکبیری زۆر پێناسەی جۆراوجۆری هەیە، یەکێک لە ئەرکەکانی ڕووناکبیران لە ڕوانگەیەکی تایبەتەوە بریتییە لە کەمکردنەوەی ژان و برک و دەرد و خەفەتی خەڵکی. ئەپیکۆر ڕوانگەیەکی تایبەتی بە نیسبەتی مەرگ هەیە، دەڵێ مەرگ بریتییە لە نەبوونی هەست و ئاگاداری ئەپیکۆر دەڵێ من نابێت لە مەرگ بترسێ کاتێک ئەپیکۆر فەلسەفەی خۆی دادەمەزرێنێ ئەوە خاڵشی زۆر شیاوی سرنجە دەڵێ ئەمن فەلسەفەی خۆم بۆ بەرەوروبوونەوە لەگەڵ ترس و دڵەڕاوکەی بنەڕەتی مرۆڤ دادەمەزرێنم ئەمە ئەو ترس و دڵەڕاوکەی بریتی نیە لە ترس و دڵەڕاوکەی لە مەرگ دڵە بە پێچەوانە مەرگ شتێکە ناوێ لێک ترسی ئەو ترس و دڵەڕاوکێی کە هەیە، ترس و دڵەڕاوکێیە بە نسبەتی ژیان. ژیانێک کە ئێمە تووشی ترس و دڵەڕاوکێ دەکا، نەک مەرگ. بۆ؟ لە باری ژیانەوە گوتم، ژیان زۆر جاران چونکە مرۆڤ ڕازی نییە بە دابینکردنی مەیلە سروشتییە پێویستەکان و هەمیشە دەیهەوێت لەوەی تێبپەڕێنێ بگاتە مەیلی سروشتی ناپێویست و بەتایبەت بگاتە مەیلی خۆخوازانە، ئەوانەش هەموو ژان و برکی زۆر قوڵیان بەدواوەیە ژانی زۆر بەربڵاویان بەدواوەیە کەواتە دەڵە ژیان بەگشتی جێگای ترسە جێگای دڵڕاوکەیە دەڵە من فەلسفەیەک دادەهێنم کە ئەو ترس و دڵڕاوکەیە لە مرۆڤ دوور بکاتەوە فەلسفەکەش لە سەرسی دامەزراوە لەسەر گوێنەدان بە مەیلی خۆخوازانە زۆر گوێنەدان بە مەیلی سروشتی ناپێویست و داکۆشیکردن لە سەرسی جوابدانەوە بە مەیلی سروشتی پێویست بەڵام ئەپیکۆر چۆن دەڕوانێ بۆ چەمکی مەرگ قسەیەشی زۆر بە نێوبانکەیە زۆرێک لە بیرمەندان زۆرێک لە نووسەران زۆرێک لە ڕووناکبیران ئەو ڕۆ قسەی دووپات دەکەنەوە ئەمە نازانین کە ڕەچەڵەتی ئەو قسەیە دەگەڕێتەوە بۆ ئەپیکۆر ئەو قسەی چییە ئەو قسەی ئەوەیە دەڵێ هەتا ئێمە هەین و دەژین هەتا ئێمە هەین و زیندوین مەرگ تخونی ئێمە ناکەوێت شتێک بەنێوی مەرگ لە بوونی ئێمەدا حاضر نییە کە مەرگیش گەیشتە ئێمە ئێمە بوونمان نییە ئێمە لە حاڵی ژیاندانی کەواتە ئێمە و مەرگ هەرگیز تێک هەڵنان بووین هەتا ئێمە هەین زیندووین مەرگ نییە کە مەرگیش گەیشتە تازە ئێمە بوونمان نییە دۆستان ئەو قسەیان لە زۆرێک لە نووسەران و ڕووناکبیران بیستووە ئەوە نەوەک دامرکاندنی ترسی مەرگە ئەو قسەیە ڕەسەلەکەی دەگەڕێتەوە بۆ چێ بۆ ئەپیکۆری کەواتە لەی کورد ئێمە پێویست نییە لە مەرگ بترسین پێویستە لە شێوازەکانی جۆراوجۆری ژیان بترسین کە ئێمە تووشی ترس و دڵەڕاوکێ و ژان و برگ دەکەن ئەو فەلسفەی ئەپیکۆر فەلسفەی ئەپیکۆری فەلسفەیەک بوو کە گرنگترین و ناسراوترین نوێنەرەکەی هەر بۆ خۆی بوو بۆیە بە تەقریبەن بە شێوەیەکی دەستلێنەدراو ماوە. ناسراوترین شوێنکەوتەی ئەپیکۆری کەسێک بوو بەنێوی لۆکەرتیۆس. لۆکەرتیۆس نامیلکەیەکی زۆر بەنێوبانگی هەیە، ئەو نامیلکەیە بریتیە لە نامیلکەی لەبارەی چیەتی شتەکان، دەربارەی ماهیەت ئەشیا، ئەو نامیلکەیە بە فارسیش وەرگێڕدراوە. باسەکەی دیکە باسی قوتابخانەی ڕەواقیانە. ڕەواق یانی بەرهەیوان. بۆچی ئەو قوتابخانەیە بە قوتابخانەی ڕەواقیان ناسراوە؟ چونکە بناغەدانەرەکەی کەسێک بووە بە نێوی زێنۆنی قبرسی کە زێنۆنی قبرسی عادەتی ئەوە بووە لە بەرهەیوانێکی ڕاوەستاوە قسەی بۆ قوتابیەکانی کرد بۆیە ئەو فەلسفەیە بە فەلسفەی ڕەواقی ناسراوە فەلسفەی ئەرستوش دۆستان دەزان بە فەلسفەی مەشایی ناسراوە مەشا یەنی ئەو کەسەی کە زۆر بەڕێدا دەڕوا ئەو کەسەی کە زۆر پیاسە دەکا زۆر حەرەکەت دەکا مەشی یەنی ڕۆیشتنی دی لە عەرەبیدا بۆچی فەلسەفەی ئەرەستوو بە فەلسەفەی مەشایی ناسراوە لەبەرەوەی کە دەڵم ئەرەستوو وەختێک لە قوتابخانەی خۆیدا خەریکی دەرستنەوە بە قوتابیەکانی دەبوو عادەتی ئەوە بوو زۆر حەڕەکەتی دەکرد زۆر دەهات و دەچوو بۆیە بە ئەرەستوو دەڵێن فەلسەفەی مەشا یعنی فیلسوفی مەشا یعنی فیلسوفێک کە زۆر حەڕەکەت دەکات فەلسەفەی ڕەواقیش نێوەکەی لەوە وەرگرتووە زێنۆنی قەبرەسی لە بەرهەیوانی شیڕادەوەستا لەو بەرهەیوانەوە قسەی لەگەڵ قوتابیەکانی دۆستان ئەمە لە باسی فیلسوفانی پێش سوقاتەوە سەیر ئەوەیە فەلسەفەی ڕەواقی فەلسەفەیەکە کە توانیوێتی کۆیلەیەک و ئیمپراتورێک پێکەوە کۆ بکاتەوە هەڵبەت زۆربەی هەر زۆری ئیمپراتورەکانی دوای ئەسکەندەریش ڕەواقی بوونە سەر بە فەلسەفەی ڕەواقی بوون یەکێک لە بۆچوونەکانی ڕەواقیەکان ئەوە بووەکە سۆز یا عاتفە یا خوخدە ئەخلاقیەکان لە بنەڕەتدا بریتین لە جۆرێک مەعریفە، بۆ نموونە وەختێک کەسێک زۆر تەماعکارە، تەماعکاربوون تایبەتمەندییەکی ئەخلاقییە، وەنییە؟ یا باشترە بڵێین تایبەتمەندییەکی دژەئەخلاقییە. ئەما بەحسی تەماحکاربوون و تەماحکار نەبوون لە چ بوارێکدا دەکرێت لە بواری ئەخلاقدا ئەوانە پێیان وایە کەسێک تەماحکارە کە پێی وابێ چا پێوابوون پێوابوون بەحسێکی چییە بەحسێکی معرفی پێی وابێ مەعریفە دۆستان دەبێ ئەو بۆچوونیان بۆ ئاشنا بێ لە ڕوانگەی بۆ ئەو بۆچوونە لە بۆچوونەکانی چێوە هەڵێنجراوە ڕێگەوەی ئەو بۆچوونە بۆچوونی سوقراتی بوو سوقراتە کە دۆستان لە بیریان بێ پێیوا بوو فەزیلەت بریتە لە معریفەت تەواوی فەزیلەت ئەخلاقیەکان لە سیەوە سەرچاوە دەگرن لە معریفەتێکی تەواو دروست بە پێچەوانە ڕەزیلەت ئەخلاقیەکان لە سیەوە سەرچاوە دەگرن لە نەزانی ئێستا لە ژیانی مۆدێرندا و لە نێو هەڕەمەی خەڵکیدا زۆر دووپات دەبێتەوە ئەوانە پێیان وا بوو درێژایی ژیان زۆر گرنگ نییە درێژایی تەمەەن زۆر گرنگ نییە چۆنیەتی ژیان گرنگە زار خۆش چۆن بژی شەرتە نەوەک چەندە بژی گرنگ نییە پیاو سەد و بیست ساڵ بژی گرنگ ئەوەیە لەو ماوەی کە دەژی ژیانێکی بەختەوەرانی هەبێ هەر ئەو چەمکە ئەوانەی ڕێنوێنی کرد بۆ چەمکی خۆکوژی دۆستان دەزانن خۆکوژی بەتایبەت لە نێو فەلسفەی ئەگزیستانسیالیستەکاندا چەند کەشی فەلسفیە ئەگزیستانسیالیستەکان قسەیان لەسەر مەفهومی خۆکوژی کردووە خۆکوژیان هێناوەتە نێو پانتایی فەلسفە یەکەمجار ڕەواقییەکان بوون کە بەحسی خۆکوژییان کرد وەکو باسێکی فەلسەفی. لە چییەوە سەرچاوەی گرت ئەو باسە؟ هەر لێرەوە کە ئەوانە دەیانکوت درێژایی ژیان گرنگ نییە، بەڵکو چۆنیەتی ژیان گرنگە. ئەوانە دەڵێن ئەگەر ژیانی ئێمە تووشی هەلومەرجێک بوو کە لەو هەلومەرجەدا ژیانی بەختەوەرانە، ژیانی سەربەرزانە نەگونجا، باشترین کار ئەوەیە پیاو دەست بداتە خۆکوژی. دەوێ مرۆڤ هەر نەکرد دەتوانێت خۆکوژی بکە بەڵکو خۆکوژی پێویستە لەو لەو هەلومەرجەدا لە هەندێک بۆچوونی خوازەی کەڵک وەردەگرن بۆ نمونە هەندێکیان دەڵێن ئەگەر ماڵەکەم دووکەڵێکی سوشی تێدا بوو ئەمن لە ماڵەکەدا دەمێنمەوە ئەمە ئەگەر ماڵەکەم قانگ درا بە دووکەڵ ئەمن لەو ماڵی وەدەر دەکەم ئەوانە لەو دەربڕینەیدا مەبەستیان لە ماڵ کولی ژیان بوو، پێیان وابوو ژیان ئەگەر ژیانێکی بەختەوەرانەیە تێپەڕی بکەن، ئەما ئەگەر ژیان گەیشتە ئاستێکی کە ژیانی دی بەختەوەرانە نەبوو، ژیانێکی زۆر سەرشۆڕانە بوو، ناخۆش بوو، پیاو نەخۆشییەکی گرت نەیتوانی خۆی ڕزگار بکات، یا تووشی هەلومەرجێک بوو کە ئەو هەلومەرجە، مرۆڤ قەست دەکات باشتر وایە مرۆڤ خۆکوژی بکات کەواتە خۆکوژی لە چیەوە هات لەو بۆچوونەوە کە دەڵێ درێژایی ژیان گرنگ نییە بەڵکو پانایی ژیان گرنگە تولی تولی عمر گرنگ نییە عەرزی عمر گرنگە بەڵام بۆچوونێکی زۆر گرنگی دیکەیان هەیەوانە بێجگە لەو بۆچوونانە ئەو بۆچوونەش ئەوەیە دەڵێ ئەو کەسانەی دەیانەوێ ویست و داخوازییەکانی خۆیان بەسەر جیهاندا بسەپێنن ئەوانە نەفام ئەمە نابێ ویست و داخوازیەکانی خۆمان بەسەر جیهاندا بسەپێن بە پێچەوانە ئەوەی هەیە دەبێ ئەومان خۆش بێ ئەو هەلومەرجەی کە هەیە ئەگەر بەڕاستی هەلومەرجەکە بەختەوەرانەیە دەبێ ئێمە ئەو هەلومەرجەمان خۆش بێ هەڵسوکەوتی دروست لە ڕوانگەی ئەوانەوە هەڵسوکەوتێکە لەگەڵ سروشت گونجاو بێت، سازگار بێت لەگەڵ تەبیعەت. ئەم لێرەدا کەوانەیەشی بکەمەوە، لە ڕوانگەی ڕەواقییەکان خودا مەوجودییەتێکی، مەوجودییەتێک نەبوو لە دەرەوەی سروشتدا، ئەوانە دەیان کرد خودا گشتایەتی سروشت خودا بریتە لە زەینی سروشت زەینی تەبیعات یا خوداگایی سروشت کەواتە لە ڕوانگەی ئەوانەوە سروشت لە گشتایەتی خۆیدا چەمکێکی ئاسمانیە سروشت هەر بۆیش سازگاربوون لەگەڵ سروشت و خۆگونجاندن لەگەڵ سروشت زۆر گرینگە قسەیەکی زۆر مەشهوریان هەیە ئەوانە ئەو قسە بەنێوبانگە ئەوەیە دەڵێن نابێ لە دووی ئەوە بین ئەوەی ئارەزوومانە وەدەستی بێنین بەڵکو بەپێچەوانە ئەوەی وەدەستمان کەوتووە ئێستا لە بەردەستمانە دەبێ ئارەزوومان بێ نابێ لە دووی ئەوە بین ئەوەی ئارەزوومانە بۆ دەستی بێنین بەڵکو بەپێچەوانە ئەوە ئێستا هەمانە بۆ دەستمان خەستووە دەبێ ئەو ئارەزوومان بێت ئەوەی کە هەمانە قەدری بزانین نەک پەل بکوتین بۆ ئەو شتێکە نیمانە لێرەدا شتێکی زۆر گرنگ دەکەوێتە ڕوو یەکێک لە کەسایەتە بیرمەندەکانی هاوسەرخی ئێران بنی دکتور مستەفا مەلکیان زۆر چاک کەڵکی لەو بۆچوونەی ڕەواقیەکان وەرگتووە مەلکیان زنجیرە باسێکی هەبوو لە زانکۆی ئەمیرکەبیری تارانێ، سەردێری باسەکە بریتی بوو لە جیاوازی نێوان نەریت و سونەت و یان نەریت خۆ باشترە بڵێن نەریتخوازی و مۆدێرنیزم و پۆست مۆدێرنیزم کۆمەڵە دەرسێک بوون و کۆمەڵە دەرسانە دواتر بە شێوەی وتار بڵاوبوونەوە لە یەکەمین وتاردا مەلکیان دەهێوێ جوداوازی نێوان بیری نەریتخوازانە و بیری مۆدێرنیستی ڕوون بکاتەوە ئێمە بە چ کەسێکی دەڵێین نەریتخواز بە چ کەسێکی دەڵێین مۆدێرن دروست نییە ئێمە خەتێکی زمانی بکێشین بڵین ئەوانەی پێش ئەو خەتە زمانیان زمانیە بوونە ئەوانە نەریت خوازن ئەوانەی دوای ئەو خەتە زمانیە بوونە ئەوانە مۆدرن ئەو ئەوشتە ڕاز نییە مۆدرن بوون و نەریت خواز بوون جورێک ڕوانینە بۆ دنیا کەسێک کە ئەو جورە ڕوانینەشی هەبی نەریتخوازە ئەو جورە ڕوانینەی دیکەی هەبێ مۆدێرنە مەلیکیان باسی ئەوەی دەکات دەڵە هەمیشە دنیای دەوروبەری ئێمە بەدڵی ئێمە نی ئەمە بۆی کە ئەو ژیانەمان بەدڵ بێ دوو ڕێگامان لەبەر یا ئەوەی کە خۆمان ڕێک بخەین دەگەڵ ئەو دنیای دنیا تەغیر نەدەین خۆمان بگونجێنین لەگەڵ دنیا خۆمان ڕێک بخەین لەگەڵ دنیا ئەو ڕێگایەکە ڕێگایشی دیکە ئەوەی بڵێن ئێمە خۆمان ناگۆڕین ئێمە هەر ئەوەی بۆی کە خۆم بگون خۆمان و دنیا لەگەڵ یەکدا گونجاو بکەین و سازگار بکەین پێویستە دنیا بگۆڕین مەلکیان دەڵێ ئەوەی کە دەڵێ بۆ خۆ گونجاندن لەگەڵ جیهان پێویستە خۆمان بگۆڕین ئەوە نەریتخوازە ئەمە ئەوەی کە دەڵێ بۆ خۆ گونجاندن لەگەڵ جیهانی دەوروبەر پێویستە جیهان بگۆڕین ئەوە مۆدێرنە دەڵێت، مۆدێڕنیسم لەو ڕۆژەوە چەکەرەی کرد کە کەسانێک هاتن گوتیان ئێمە دەمانهەوێت جیهان بگۆڕین ئەمە دەمانهەوێت دەست بەسەر جیهاندا بگرین دەست بەسەر سروشدا بگرین و سروشت کۆنترۆڵ بکەین سروشت خەینە ژێر ڕکێفی خۆمانە بوو. بەشەری مۆدێرن هۆکاری کرد. بەشەری مۆدێرن بە داهێنانی عیلمی تەجروبی تێکنۆلۆژی دروست کرد. تێکنۆلۆژی بۆ چییە؟ تێکنۆلۆژی بۆ خستنە ژێر ڕکێفی جیهان. مەلکیان دەڵێ ئەو کەسەی کە دەڵێ ئەمن بۆ خۆ گونجاندنم لەگەڵ جیهان خۆم دەگۆڕم جیهان ناگۆڕم دەڵێ ئەو بۆچوونە لەسەر لە ئەساسدا بۆچوونێکی ڕەواقیە چکە دۆستان ئەو تێبینیە دەکەن ڕەواقیەکان کوتیان ئەو شتە ئارەزوو مەکە کە بۆ دەست نەهاتووە ئەتوو دەبێت پەلی بۆ بکوتیت ئەو شتێک ئێستا هەیە وەزعی مەوجود باری باو هەر ئەو ئارەزوو بێت یعنی خۆت یعنی پێویست نیە جیهان بگۆڕی ئەگەر ئەو وەزعەت بەدڵ نییە خۆ جوورێک بگۆڕە وەزعەت بەدڵ بێ ئەگەری شەر بەدڵت نەبوو دێ ئەو ڕێگا ئەوڵایە و دەتوانانی خۆکوژی بدی دەتوانانی خۆت نەهێن خۆت نەهێڵی لەو جیهانەدا مەلکیان دڵ ئەو بۆچوونە ڕەچەڵەکەکەی دەگەڕێتەوە بۆ ڕەواقییەکان لێرەدا باسی ڕەواقییەکان کۆتایی پێدێ ئەمە لە دانیشتنی داهاتوودا دەپەژەینە سەر فەلسفەی سەدەکانی نێوەڕاست نازان دەتوانین بە دانیشتێک تەواوی بکەنیانە لێرەدا کۆتایی باسەکەمان دێنین دۆستانەگە پرسیارێک یا تێبینیەکیان هەیە لەسەر قسەکان چۆن بەستراوە ئاستی یەکەم حەقیقەتێک بوونی نییە تا ئێمە بیناسین ئاستی دووەم حەقیقەتێک ئەگەر بوونی هەیە ئێمە ناتوانین حەقیقەتەکە بناسین حەقیقەتەکە بۆ خۆی بوونی هەیە ئاستی سێم وامان دانا حەقیقەت بوونی هەیە و ئێمەش حەقیقەتمان ناسی ئێمە و ناسینی خۆمان ناتوانین فێری کەسێکی دیکە بکەین ئەو ناسینە هەر لە مێشکی خۆماندای ئەوانە سوفیست بوون، هەڵبەت سوفیستەکان لە باری مێژووییەوە لە پێش شەکاکەکان بوون، ئەمان دەمهەوێ بڵێم ئەو بۆچوونانە لێرەوە کەم کەم چەکەرەیان کرد، سەریان هەڵدا هەتا دەورەی هەلینیستی. لە دەورەی هەلینیستیدا کەسانێک پەیدا بوون کە پێیان وا بوو ئێمە هەرگیز ناتوانین بگەین بە یەقین. یەقین میوەیەکە دەستی مرۆڤ پێی ناگات. ئەگەر کەسێکیش دەستی پێگەیشت ئەوە خودی یەقین نییە، ئەوە وەهمی یەقینە کە پێی گەیشتووە. ئەڵبەتە ئەو قسەیە تا ئێستا دروستە لە فەلسفەی هاوسەرقدا ئێمە لە جلسەکانی پێشودا بەحسمان کردو کارل پۆپێر ئاین ئەو قسەی دەکرد دەڵێ من هەرگیز ناتوانین بەیەقین بین تەنان دەگە وەختێک بە حقیقەتیش گەشتین ناتوانین بیچەسپێنین ئیسباتی بکەین ئەوەی پێگەشتون حقیقەت ئەما شتێک کە پۆپێر دەیکوت ئەوە بوو کە لە نێوان بۆچوونەکاندا هەموو بۆچوونەکان وەکو یەک ناڕاز نین بۆچوونێک هەیە کە لەوانەیە لە بۆچوونەکەی تر نزیکتر بێت لە هەقیقەت. چەمکێکی زۆر گرینگ لە فەلسەفەی پۆپێردا بریتییە لە نزیکبوونەوە لە هەقیقەت، تقرب بصدق. کەچی شەکاکەکان دەیانکوت هەر لە بنەڕەتدا هەموو بۆچوونەکان وەکو یەک شیاوی پشت پێبەستن یا وەکو یەک شیاوی پشت پێنەبەستنن هیچ جیاوازی نیە لەگەڵ ئەوەی کە یەقین بوونی نیە نسبیەتیش بوونی زۆر کەس تووشی ئەو هەڵەکارییە یا موغالەتەیە دەبێت، پێی وایە نەبوونی یەقین بەرابەرە دەگەڵ بەڕەسمیناسینی نسبییەت. ئەمە پۆپێر فیلسووفێک بوو لە سەدەی بیستەمدا کوتی، ئێمە دەکرێت باسی باسی عەدەمی قەتعییەت بکەین، ئەمە عەدەمی قەتعییەت بە مانای نسبییەتیش نییە. کەسێک کە باسی سدق دەکا، صدق، باسی ئەوە دەکا کە بۆچوونەکان دەکرێت لەگەڵ واقع بەرخورد بکەن، واقع، دزکردەوە نیشان دەدات لەگەڵ بۆچوونەکانی ما چ واقعی سروشتی چ واقعی کۆمەڵایەتی واقع بوونی هەیە و شتێکی سەختە و دژکردەوە نیشان دەدا ئەتوو بۆچوونیش تێۆریەشی غەڵەت دابهێنە ئەو ڕۆژ ئەگەر واقع دژکردەوە نیشان نەدا بەو بۆچوونی سبەی نیشانی دەدا دوو سەدەی دیکە نیشانی دەدا سێ سەدەی دیکە نیشانی دەدا بۆچوونە کۆمەڵایەتیەکانی شەراوە ئەو کەسێک کە بڕوای بە سلق هەیە بڕوای بە مؤثربوونی واقعیت هەیە ئەو کەسە ناتوانێت بڕوای بە نسبیت هەبێت لە ئاستێکی قابل ئیتمینان بوون یا غیری قابل ئیتمینان بووندا دیتوە ئەوانە دەیان کرد لە ئاساسدا هیچ شتێک دیسپات ناکرێت بۆ چونکە تو بۆی کە پێویست بە شتێک دیسپات بکەیت دەبێت هەندێک مقدمەتە بێت بۆی کە مقدمەکانیش دیسپات بکەیت دەبێت هەندێک مقدمەی دیکە دیسپات بکەیت بۆی کە ئەو مقدمانی دیکەش دیسپات بکەیت دەبێت هەندێک مقدمەی دیکە و ئەو ڕەوتە هەتا هەتایە درێژەی پێ دەبێت و ئێمە هەرگیز ناتوانین هیچ دیسپات بکەین ئەو بۆچوونی شەکاکەکان ئەرسو بۆ خۆی ئەبزارگەرا نییە ئەرسو ریالیستە ئەمن فقط بۆیە ئەو باسم کرد ویستم ئەوە نیشان بدەم ئەو زاراوەی کە ئەرسو کەڵکی لێ وەرگرت زاراوەی ڕزگارکردنی دیاردەکان دوایە لە سەدەی حەڤدە و هەژدە بەدواوە لە زەمینەیەکی فەلسەفی دیکەدا کەڵکی لێ وەرگیرا لە چ زەمینەیەکی فەلسەفیدا لە بەرەڕوو بوونەوەی ڕالیستەکان و ئینسترومنتالیستەکاندا ڕالیستەکانی متاخر کوتیان کاری ئێمە ئەوەیە هەندێک تئوری دابهێنین کە ئەو تئوریانە گزارش لە واقع دەکەن ئینسترومنتالیستەکان کوتیان تەواویانەیە هونەرمەندەکان لیبن معرفەتی فەلسەفیان نییە خۆ ئەتا بچنە فۆرمانە بناسن هونەرمەندەکان چاو لە چی دەکرد چاو لە دنیای دەوروبەری خۆیان دەکرد وێنە گەرەکان وێنە شێشەکان لاسایی وێنەکانی دەوروبەری خۆیان مۆسیقارەکان لاسایی دەنگەکانی دەوروبەری خۆیان وار بەو شێوەیە ئەو دیکوت لاسایی هونەرمەندەکان لاسایی لاسایی دەکەنەوە هونەرمەندەکان ئەوەندە تێفکرینێکی تۆکمەی فەلسەفیان نییە کە بچن فۆرمەکان بناسن و جوانیەکە لە ڕووی جوانی جیهانی فۆرمەکان بجۆزنەوە بۆ نێو بەرهەمە هونەریەکانی هونەرمەندەکان دەسم چا لە دنیای دەوروبەری خۆیان دەکەن کەچی خودی ئەو دنیا دەوروبەرەیە جیهانێکی لاسایی کرا ئەمە ئەرەستوو دەڵێ چی ئەرەستوو دەڵێ هیچ حکم نییە هونەرمەندەکان بێن لاسایی شتێکی نزم بکەنەوە هونەرمەندەکان دەتوان لاسایی جیهانێکی ممکن بەڵام غیری مەوجود بکەنە معنای واژای لاسایی کردنەوە سەم بێ معنا دەبێت معنای شتێک ماڵوێران بوونی تێدایە بێ ئەخلاقی تێدایە وەڵێ ئەمە ئەگە قەرار بێت فقط لاسایی لەو جیهانە بکەینەوە بەرهەمە هونەریەکانمان شتێکی نزمی لێ دەبێت ئەمە محاکات یا میمەسیس دەتوانێت لاسایکردنەوە لە جیهانێک بێت جیهانشی زۆر بەرز کە ڕووی نەداوە و دەبوو ڕوو بدا و دەیتوانی ڕوو بدا لاسایکردنەوە لەو جیهانێت محاکات یا میمەسیس لە ڕوانگەی ئەرستو ئەوەی هەر نەبێ پەیڤێک دەخولقێنێ کە ئەو پەیڤە، ئەو کەلامە مەعنایەکی موتەعارەفی دە زەهنی مەدا نیە. کەواتە لەوانەیە ئەفلاتون ئەو ڕۆکتبای ئەوانە لاسایی لە لاسایی بێ مانایی دەکەنەوە. هونەر بە هیچ شێوەیەک لە فەلسەفەی ئەفلاتوندا مەعنایەکی بەرزەجێیانەی نیە. لەبارەی تربیت و ڕاهێنانەوە ئەوانە دەیان کوت ڕاهێنانی دروست ڕاهێنانەکە کە منداڵەکانمان فێری ددان بە خۆداگرتن بکەین فێری حوسلیان بکەین فێری سەبریان بکەین ئێستاشە لە ئینگلیسیدا کەلیمەی ڕەواقی و کەلیمەی سەبور یەک مانایان ڕاهێنان بریتە لەوەی کە منداڵەکان فێر بکەیت ددان بە زەرشی خۆیانەوە بگرن زوو دژکردەوە نیشان نەدەن ئەگەر خراپەیەشیان دیت خۆڕاگر بن لە بەرامبەر ئەو خراپەیەدا ئەوانە ئەواش تەماشای ڕاهێنان دەکەن ئەما لە باری بڵاوکردنەوەی چاکەکان و پێشگرتن بە خراپەکان دیارەوە ئەوە چەمکێکە لە دەرەوەی فەلسەفەی ڕەواقیدا لەوانەیە لە فەلسەفەی ڕەواقیدا زۆر جێگە و پێگەیشی شیاوی نەبێت تاقە چاکەیەک لە باری ئەخلاقیەوە چۆن ئەو فەزیلەتە ئاوا لە نێو فەلسفەی ئەخلاقی ڕەواقیەکاندا پێناسەی بۆ ناکرێت ئەوان دەڵێن ئەمە خۆمان لەسەر ئەوەندەی پەیوەندی بە خۆمانەوە هەیە ئەمە خۆراگرین لە بەرامبەر دەوروبەردا خۆمان دەگونجێنین لەگەڵ جیهانی دەوروبەر نامان هەیە دنیا بگۆڕێت تەنانەت کەسی دیکەشمان لە ئەستۆنی ئێمە بڵاوکردنەوەی ئەمرکردن بە چاکە و نەهیکردن لە خراپە پەیوەندی مەیە دەگەڵ کەسانی دیکە ئەمە دەمانەوێت بۆچووری خۆمان بسەپێنین بەسەر خەڵکی دیکەدا یاگەر نەشی سەپێنین قانەیان بکەین کە بۆچوونەکەی مەڕاستە ئەوەی ئێمە پێ دەڵێن دروست دروستە ئەوەی پێ دەڵێن نادروست نادروستە بەڵام یەکان ئەویان بیر نەدەکردو پێیان وانە بووکە ئەرکی سەرشانی مە ئەوەیە کە خەڵکی دیکە بەو قەناعەتە بگەین. وەڵا بۆچوونی خۆیان دەکوت، ئەوەی کە بە قەناعەت دەگەیشت دەگەیشت، ئەوەی کە بە قەناعەت نەدەگەیشت ئەوان دواجار خۆیان لە ئەستۆ بوون. بەعسی منتقی ئەرستوی بەحسێکی زۆر بەربڵاو یعنی ئەگەر مانەوەی بەحسی بکەین بە تەواوی دەبێ نەکرد دانیشتنی دوسێ دانیشتنی بۆ تەرخان بکەین مەگەر هەندێک کولیاتی بڵێن ئەگەر بمانەیە کولیاتی بڵێن ڕاستەکەی لە فەلسفەی ئەرستودا زۆر باسی دیکە ماوە کە ئێمە بەحسمان نەکردنی ئێمە قەناعەتمان هێناوە بە هەندێک باسی گشتی لە فەلسفەی ئەرسطو دەکرێت دیزان بەحسی جیاوازی منطقی جدیدیش لەگەڵ منطقی قدیم ئەویش بۆ خۆی بەحسێکی زۆر بەربڵاوە ئەگەر دۆز ئەگەر دیارەمە لە باسی فیلسوفانی تحلیلیدا ئەگەر بڕاستی وەختمان هەبێت توانین بگەڕێنەوە سەر ئەو باسی و بە شێوەیەشی تێر و تەسەل هەم باسی منطقی ئەرسطوی بکەین هەم باسی جیاوازی نێوان منطقی ئەرسطوی منطقی جدید بکەین ئەگەر گەیشتینە بەحسی فیلسوفانی تحلیلی و ئەو وەختە هەبوو بەڕاستی ئەمە و کاری دەکەین ئەمە هەتا ئێرە ناساری کە دۆستان دەزانم هێشتا نەگەیشتونێتە